سەلام و ڕەحمەتی خوای گەورە بەرەکەت و لێخۆشبوونی پەروەردگار لەم کاتە پیرۆزەدا بڕژێت بەسەر ئێمە و سەرجەم ئەهلی ئیماندا لە ئومەتی پێغەمبەر صلی الله علیه وسلم ان شاء الله ئیماندارانی بەڕێز لە زنجیرە باسێکدا بووین کە بەڕاستی پێویست بوو باسی بکەین و کۆمەڵێک ئاماژە لە قورئان و فەرموودەکانی پێغەمبەر صلی الله علیه وسلم وەکو دەرمانێک و مەرهەمێکی برین ساڕێژکەر بۆ کۆمەڵگەی خۆمان بۆ گەنجانی خۆمان بۆ کوڕان و کچانی تازەلاوی خۆمان لە مینبەری مزگەوتەوە پێشکەش بکەین ان شاء الله شتێک نییە خۆمانی لێ پارێزین و بڵێین نییە شتێک نییە ئەگەر ئێمە گوێی لێ بخەوێنین خەڵک لە بیری نەبێ ڕۆژانە و شەوانە بانگەشەی بۆ دەکرێ ئەبێ مزگەوت پشکی شێری هەبێ لە چارەسەری شتێکە کە مشکیلە بێ هەرچەند ئەمە مشکیلە نییە بەڵام کرا بە مشکیلە کوفری عالەمی و عولەمەی بێویژدان و دەستگای ڕاگەاندنی نامۆ بە ئەخلاقی ئەم میلەتە ئەو وشە پیرۆزان ناشیرین کرد وایان لە خەڵک کرد سڵی لێ بکاتەوە کە وشەی خۆشەویستییە، کە وشەی عەشقە، کە وشەی پەیوەندیی نێوان دوو ڕەگەزی نێر و مێیە. وامان لێ هاتووە مامۆستا کە لە مینبەرەوە باسی دەکات دەبێت حەزەر بکەی لە باسکردنی، وا وشەکەیان لیخن و ناشیرین کرد بەداخەوە. بەڵام ئێمە قورئانێکمان هەیە وەڵاهی هیچ شتێک نییە کە ئاماژەی پێ نەکردبێ. ئیسلامی ئێمە ئیسلامێکە باسی مرۆڤ دەکا باسی ئەوەمان بۆ دەکا دەڵێ ژیانی دنیا بە ژانی لەدایک بوونت دەست پێ دەکا ئەی ئینسان تۆ کە دێیتە سەر ئەم زەویە یەکەم وشە لە دەمتەوە دەرەوە قیژەیەکە ناڵەیەکە هاوارێکە گریانێکە دوای ئەوەی کەوا لەدایک دەبی دێیە سەر ئەم زەویە لە مناڵیەوە بۆ گەنجەتی گەنجەتی بە خۆی و بە ئەو هەموو هێز و گوڕەی ناو لاشەت ناو نەفست داواکاری معدەت چونکە ساغە بۆ خواردنی خۆش داواکاری لاشەت بۆ پارە و پوڵ و جلوبەرگی ڕازاوە داواکاریت بۆ خێزان و خانوو داواکاری نەفسێک کە لە کاتی گەنجێتییان نەش و نما دەکا و پێی دەوترێ ئارەزووی جنسی و سێکسی بەڵام زۆر گەنج هەیە دەستی ناکەوێ و بەسەریان ڕاناگا یان فریایان ناکەوێ وەختێ بە خۆی دەزانێت پیریش وا لەو لاوە هێرشی هێنا بە چاوی کز و بە پشتی چەماوە و بە مووی سپی و بە چرچولۆچی دەموچاو و بە دڵناسک بوونەوە و بە هەموو ئەو ئافەتانەشکەوا پیری لەگەڵ خۆیانە بەسەر ئینسانی دێنێ لەوێشا بەخوا نازانی قەبرێک چاوەڕێتەوە دەبێ بچێ ناویەوە کەواتە ئەم ژیانە بە کورتی هەمووی ژانە سەعدی شیرازی کاتی خۆی بە ڕەحمەت بێ فەرموویەتی لە گوڵستانە ژیان هەمووی ژانە ئەوەی خەفەت نەخوا لەم ژیانەدا مرۆڤ نییە ئەوەی کە هیچ خەمێکی نەبێ و خەفەت لە هیچ شتێ نەخوا مەگەر ئینسان نەبێ نابێ پێی بڵێ ئینسانە ئەینا کەسێک نییە لەم ژینگە و ژیانەدا خەفەت بە شتێکەوە نەخوا و گیرۆدەی شتێک نەبێ ئیتر هەر یەکە بە نەوعێک بەڵام سبحان الله ئێمە چونکە سەفەرین لەم ژیانەدا بۆیە بۆ ژیان وایە ئەوە پرسیارێکی بەڕێزتان بێ چونکە ئێمە لێرە سەفەرین ئێمە باوکە ئادەم و دایکە حەوامان لە بەهەشتا بوون کاتی خۆی بۆ سەفەرێکی تاقیکردنەوە خراوینە سەر ئەم زەویە چۆن جەنابت ئەگە دەچی بۆ سەفەر ئەگەر لە ماڵی خانە خوێکەتا لە سەفەرەکەتا لە هیچ شتێکی شت کەم نەبێ هەر قەلەقێکت پێوە دیارە هەر تۆزێ دوودڵیت پێوە دیارە کە چوێەوە ماڵی خۆت ئەمجا ئیسراحەت دەکەی ئێمەش لەم سەرزەوێدا ئەگە لە هیچمان نەبێ چونکە لە هیچمان کەم نەبێ چونکە ئەسڵەن خەڵکی ئێرە نین ئەگە ئیمانمان هەبێ ئینشاءاللە دەگەڕێنەوە بۆ خانوە ئەسڵەکەی یەکەم جارمان کە بە هەشتا ئەوە ماڵی حەقیقیمانە ئیلا ئەوەی کە بڵێ خوایە من تۆم ناوێ و دینی تۆم ناوێ و قورئانی تۆم ناوێ پەنا بەخوا ئەینا ئێمە بۆ ئەو بەهەشتە دروست کراوین انشاءاللە دڵتان خۆش بێ کە چارەنووسی ئێمەی ئیماندار ئێوەی ئەهلی ئەم مزگەوتانە ئێوەی سوجود و ڕکوع بۆ خوا دەبەن انشاءاللە جێگامان بەهەشتە بۆیە چونکە لێرە سەفەرین دڵمان دایمە هەر ناڕەحەتێکی تێدایە کەچی سبحان الله ئەم دنیایەشمان لا شیرینە ئەوە سڕێکە هەر حەز دەکەی بژی ئەوەی کە زۆر نەخۆشە باوەڕکە حەز بە مردن ناکە ئەوەی زۆر دەستکورتە هەر جاوەڕی دەرگای خێر دەکا ئەوەی زۆر نەدارە هەر چاوی لە ئاسۆیەکی ڕوونە کە دەرگای لێ بکرێتەوە ئەم ژیانەمان هەر پێخۆشە بۆ چونکە چەند خۆشەویستێک هەیە لەم ژیانەدا چونکە چەند شتێک هەیە خوا لە قورئانە و پێغەمبەری هەڵسەسەم لە فەرمودەکانیان بە وشەی خۆشەویستی ناوی هێناون یەکەم خۆشەویستی کە ئەم دنیای پێوە جوانە خۆشەویستی خوایە والذین آمنوا أشد حبا لله سەیری وشەکەکە أشد حبا وشەی خۆشەویستی بەکارهاتووە دووەم خۆشەویستی پێغەمبەری ئەکرەمە صلی الله عليه وسلم ئەوەی دڵی خاڵی بێ لە خۆشەویستی پێغەمبەر نێوچاوانی یەک توێخی بە سوزدەوە بڕوا لە مزگەوتە سڵاوت لە دیداری خۆشەویست نەدا لەگەڵ ناوی خۆشەویستی خوادا دڵ و لاشەی نەهەژێ و نەڵێ صلی الله علیه وسلم یا ربی ئەی پێغەمبەری خوا کە ئەم دینت بە ئێمە گەیان خوا لە جیاتی ئێمە جەزات داتەوە والله هەر کەسێ ئاوا پێغەمبەری خۆش نەوێ دڵی خەراباتە ئیمانی تەواو نابێ لا یؤمن احدکم حتى اكون احب الیه من والده وولده والناس اجمعین فرمودەی پێغەمبەری خوا صلی الله علیه و سلم ئیمانت دامەزراو نابێ تامی ئیمان ناکەی شیرینایەتی باوەڕ ناچێت لە دڵتەوە تا خۆشەویستی خوا لە خۆت لە منداڵت لە ژنت لە باوکت لە دایکت لە هەموو خەڵکی خۆشتن نەوێ ها خۆشەویستی سێم خۆشەویستی ئەم ئیمانە ولكن الله حبب إليكم الإيمان خوا دەفەرمێ من ئیمانم خۆشەویست کردووە لە دڵەکانتاندا حبب وشەی خۆشەویستی بۆ ئیمان بەکار هاتووە خۆشەویستی ئیمانداران خوا پێ سەسەم دەفەرمە قەسەم بەو کەسی ڕوحی محەممەدی بەدەستە ئیمان ناچنە بەهەش حتا تؤمین و تا ئیمانتان نەبێت ولا تؤمین و حتا تەحابوو ئیمانیشتان نابێت تا یەکتریتان خۆش نەوێت والله حتا ڕقل لە خەڵکی بێ هەتا حەسوود بی هەتا بەخیل بی هەتا چاوی پیسل لەسەر ماڵی خەڵکی بێ قەسەم بەخوا ئیمانداری تەواونی کە ئیمانداری تەواویش نەبی بەهەشتی خوا بەدەستی خۆ لە دەستی خۆت دەدەی ئەبێ خەڵکت خۆش بوێ حتی تحابوا ها پیامبر وشەی خۆشەویستی بەکاردێنێ با یەکترمان خۆش بوێ پێنجەم وشە خۆشەویستی زێد و نیشتیمان خۆشەویستی خوا کە مەکەیەکی ڕق و تەقی بەجێهێشت بۆ مەدینەیەکی سەوز و پارا و تێرا و بۆ مەکە گریا کە چۆ مەدینە دڵی هەر تەنگ بوو دوعای کرد فەرمووی اللهم حبب إلينا المدينة کە حبنا لمکەتە ئەو ئەشەد یا ڕەبی خوایە ئەم مەدینەمان لەلا خۆشەویست کەیت زیاتر لە مەکەیان بە قەدەر مەکە ها حبی بەکارهێنا خۆشەویستی نیشتیمان زێدی لەدایک بوونت بۆیە پێغمبەری خوا صلی الله علیه وسلم فەرمووی هەر کەسێ لە غەریبایەتی بمرێ تۆ خەڵکی ئێرەی دەچی لە وڵاتێکی غەریبی دەمری لە شارێکی غەریبی دەمری خەڵکی منتیقەی سلێمانی دەچی لە هەولێر وەفات دەکا و کەسە پێغەمبەری خوا سەڵام فەرمووی ئەگە ئیماندار بێت چونکە مردنی غەریبایەتی زۆر مەحزونی زۆر بەزەیت بە خۆدا دێتەوە لەناو ئەهل و کەس و کاری خۆدانی لە ڕۆژی قیامەتا سەلە ڕاوەی خوا لە بەهەشتا خەڵاتت دەکات دەفەرمێ لەو شوێنەوە کە لێی مردووە بۆ شوێنی مەوقعی خۆی و زێدی باب و باپیرانی ئەوەندەشی زیادە لە بەهەشتا بخەنە سەر لەبەر خاتی ئەوەی کە لە غەریبایەتیان مردووە ئەوانە ئەجریان زۆر گەورەیە کە لە دووری نیشتیمانە وەفات دەکەن چونکە خۆشەویستێکیان لە دەستداوە کە نیشتیمانەکەیانە خۆشەویستی بەهەشتە واز وات لێدەکا واز لەو حەرام و پارە جوانە بێنی بەو بەو هەموو لەزەتە و داواکاری نەفستەوە خۆشەویستیە ئەمانە هەموو لە ئیسلامدا خۆشەویستین خۆشەویستێش قەش هەیە لە ناو ناخی ئینساندا خوا لە ڕەگەزی نێر و مێدا خەڵقی کردووە نەهیشی لێ نەکردووە وجعل بینکم مودة ورحمة دەفەرمێ لە بینی ڕەگەزی نێر و مێدا لە بینی کوڕ و کچە لە بینی ژن و پیاوە مەوەدە گەورەتریشە لە حب خۆشەویستیم خوڵقاندووە خوا دەفەرمێ ئەمە خوا خۆی خۆشەویستی لە بەینی ڕەگەزی نێوی مێدا دروست کردووە ڕەحمەت و سۆزی باراندووە ئەم خۆشەویستیەیە وا لە کوڕ دەکا کە هەموو مەشەقەتی دنیا قبول کا لە پێناویەوەدا خێزانی هەبێ وایە یان ناسا خۆ گەنجێک لەم بەڕێزدان لە هیچی کەم نییە کەچی ئەو هەموو هەوڵ و تێکۆشانە دەدا ماندووبوون مشەقەت زۆر جار قسەی نامەردێک ناچارە قبول کا تەحیە بۆ نامەردێک کا لە پێناوی ئەوەدا بێتە خاوەنی خێزان خۆ کچێک لە ماڵی باوکیا پاروێ نان هەیە بیخوا کەچی مشەقەتی دایکایەتی و لەدایک بوونی مناڵ و خزمەتی ماڵ و میوان و هەر هەمووی قبوڵ دەکات لە پێناوێدا بێتە هاوسەردار بڵێن هاوسەری هەیە ئەی ناخۆ لە هیچی کەم نیە لە ماڵی باوکی ئەم عەشقەیە وا دەکا کەوا ژیان لەسەر زەویدا ئاوەدان بێ جاکەواتە خۆشەویستی نێوان نێر و مێڕ غەریزەیە چۆن برسیایەتی غەریزەیە کە برسیت بووی پەلاماری نان دەدەی ئەمەش غەریزەیەکە بۆیە علەمای ئێمە هەزار ڕەحمەتیان لێبێ فەرموویانە چۆن واجبە دەوڵەمەندێک کە بینی کەسێ وا لە برسان دەمرێ ئەگەر نانی نەداتێ شەریکی ئەو قەتڵەیە واجبە تێری بکە واجبە دەوڵەمەندانی وڵات مەسئول و کاربەدەستان و حکومەتی وڵاتی ئیسلامی سیر بکە کوڕ و کچێک کە گەیشتۆتە حەدی باڵغبوون و پێویستی بە ژیانی هاوسەری هەیە واجبە ژیانی بۆ پێکەوە نێن و غەریزەکەی تێرکەن بۆی تووشی حەرام نەبێ بە حەواڵی بچێتە خانەی هاوسەری خۆیەوە ئەمە دینی ئێمە ئەمەی تێدایە لە وڵاتی ئێمەدا لە کوردەواریدا کوڕ مافێکی ئازادی لە ڕادەبەدەری پێبەخشراوە بۆ ئەوەی هاوسەر بەخۆی دیاری بکە و کچێکی خۆش بوێ بەڵام ئەو مافەمان بە کچ ڕەوانە بینیوە ئایا ئەمە خەتای ئیسلامە لەم جمعەدا دەتان بەمەوە خزمەت قورئان ئێمە هەموو جار دەبگەڕێنەوە خزمەت قورئان ڕووداوێکی قورئانیتان بۆ دەگێڕمەوە کە خوا لەو قورئانە پیرۆزەدا لە چەندین جێگادا باسی کردووە لە سوڕەتی بەسەرهاتی پێغەمبەراندا سوڕەتێکەیە لە قورئاندا سوڕەتی قەسەس سوڕەتی بەسەرهاتی پێغەمبەران لەو سوڕەتەدا خوای گەورە باسی حەزەتی موسا پێغەمبەرمان بۆ دەکا پێغەمبەرێکە لە هەموو پێغەمبەران زیاتر ناوی لە قورئانە هاتووە گۆڕانکاری بە مێژووی مرۆڤایەتی کرد حەزرەتی موسا ڕەگ و ڕیشاڵی دیکتاتۆریەت لەسەر دەستی حەزرەتی موسای شۆڕشگێڕ لە بەین هەڵتەکاوە بۆیە کاتێک کە فیرعەون ویستی لە ناوی بەرێ یەکێ لە دڵسۆزانی وتی فەخرج ئینی لەکە من الناصحین پیلانی کوشتن داندراوە ئەی موسا ئەم شارە بەجێ بێڵە من دڵسۆزی تۆم حەزەتی موسا دەفەمێ بە ترسەوە میسری بەجێهێشت وڵاتی غەریبی ملی ڕێگای گرتە بەر بە تاقی تەنها گەیشتە شارێک پێی دەڵێن مەدیان خوا لە قورئانە ئاوا دەیگێڕێتەوە کە چوو برسی بوو غەریبە گەنجێکی تازە پێگەیشتووی خۆشپێکەوتووی قۆزە پشتی بە دارێکەوە دا سەرکانی و ئاوێک بوو سێبەر و فێنکایەتێک بوو کاتی هاوین بوو دەفەرمێت دیقەتی ئەو خەڵکەیدا خەڵک خەریکی مەڕ و ماڵداری بوون لەوێ بە مەڕداریەوە خەریک بوون مەڕەکانی خۆیان لەسەر کانی و حەوزێک ئاو دەدا بەردێکی گەورەی لەسەر بوو بەردەکەیان لادا و یارمەتی یەکتریان دا هەموو مەڕ و ماڵاتەکەیان ئاو دا و بەردەکەیان خستەوە سەر دەمی کانی و بیرەکە دوو کچۆڵەی تازە پێگەیشتووی زۆر بە حەیا و بە شەرمیش مەڕ و ماڵاتێکی زۆریان لەبەردەستا بوو لە دوورەوە وەستا بوون بە شەرمەوە ناتنە سەرکانیەکە ئا لەوێدا ئیسلام دەفەرمێ حەزرەتی موسا نەیفەرموو جا من حەقم چیە بەسەریانەوە قسەکردنی نێوان کوڕ و کچ بۆ پێویستی حەڵاڵە فەمووی ما خەتبوکما حەزەتی موسا چوو بۆ لایەن قورئان دەفەرمێ پێی وتن ئەوە بۆ ئێوە لێرە وا مانەوە ئەو خەڵکە هەمووی ڕۆیشتەوە وا وا درەنگانێکە وا نیوەڕۆیەکی درەنگ بەسەرهات ئێوە بە تەنیا مانەوە لێرە ئافرەتەکانیش بە جوانی وتیان قالتا لا نسقی لا نسقی حتى يسدد الرعاء حتى يسدد الرعاء وتیان ئێمە خۆمان پاراستووە ناچینە پێشەوە حتاوەکو ئەو شوانە و ئەو خەڵکە لێ دەبێتەوە با تێکەڵاوی پیاوان نەبین و قسەیەکی ناشرینمان پێ نەڵێن و خۆمان پاراستووە حیا و حرمەتی خۆمان پاراستووە ئەها کچەکە چەند ژیر بوو نەیویست قسەکە درێژە بکێشێ حەزەتی موسا پرسیایی دووەم کا بڵێ جا ئەی بابێک برایەک خێرا قورئان دەفەرمێ خێرا وتی و ئەبونا شیخ کەبیر نەیهێشت حەزرەتی موسا قسەکەی زۆر درێژ بکاتەوە، ئەی بۆ وایە؟ نابێ قسەی کوڕ و کچ زۆر درێژ بێ. وتی، باوکیشمان پیاوێکی پیرە و براشمان نییە بۆیە ئێمە هاتووین. ئەم ئەمە تەعبیری قورئانە، فسقا لهما، حەزرەتی موسا زۆر بە زەیی پێیاندا هاتەوە. پیاوێکی بەتوانا بوو هەر پەلاماری تاشە بەردەکەی دا و لای برد و بە سەتڵ ئاوی بۆ هێنان و بۆی خستنە دۆڵەی ئاوەکانەوە هەتا هەموو مەڕەکەی بۆ ئاودان. یەک زەڕە سەیری ئەو ئافرەتانەی نەکرد ئەوە ڕەوشتی گەنجی موسڵمانە یارمەتیەکەی پێشکەش کرد یەک وشەی تری لەگەڵ نەگرتن ثم تولى الى الظل گەڕایەوە بۆ ژێر دارو سێبەرەکە کچەکان چوونەوە ماڵەوە باوکی سەری سوڕما وتی ڕۆڵی جان ئەمڕۆ سەیرە وازوو هاتوونەوە وتیان باوە گیان وەڵڵای خوا ڕەحمی پێکردین کوڕێکی گەنجی بە ئەدەب پەیا بوو بەردەکەشی بۆ لابردین و مەڕەکانیشی زۆر زوو بە ئاوداین بۆیە وازوو هاتووینەوە حضرت شعیب فرموی حضرت شعیب پیغمبر بو او پیغمبر بابی او کچانە پیغمبرێکی زۆر گەورەیە لە قورئانا باسی کراوە پیر بوو بوو خەریب و چاوی کز دەبوو پشتی چەما بۆ وانێ کوڕیشی نەبوو ئەو دوو کچە جوانەی هەبوو ئەفەمێ و فەرمووی وەڵڵاهی ئەم کوڕە دیارە غەریبە خەڵکی ئێرە نێوتیان نەوەڵا بابەجان غەریب دیارە فەرمووی بڕۆن بیهێنن بانان و ئاوێکی بدەینێ گوناحە با سپاسێکی بکەین شکرانەبژێریی بکەین فجاءت احداهما تمشی علی استحیاء قورئان دەفەرمێ کچێکیان زۆر بە حەیا و بە ئەدەبەوە ڕۆیشت و سەلامی لە حەزەتی موسا کرد و پێی وت وتی قال ان ابي يدعوك الله اكبر ام قران چەند جوانە نەیگوت کاکە برای گەنج هەستە بەچی بۆ ماڵی ئێمە وتی ان ابي يدعوك باوکم بانگت دەکا ان ابی، من خاوەنی باوکم، هەهە ڕێز بۆ باوک، ئەی خوشکی بەڕێزم کاتێک کوڕێکت بەدڵە مەڵێ من خۆم وای بڵێ من باوکم هەیە باوکێکی بە سۆز و بە زەزەیم هەیە وەرە بۆ لای باوکم ئەگە منت بەدڵە ان ابی یدعوکە نەگو هەستە پێشم کەوتی باوکم یعنی من غەمە قسەی من نییە بە شەرمەوە عەلە استحیائین بە ئەدەبەوە دەڕۆی لەنجەولاری نەدەکرد ئەملاولای بانە دەدا، ان ابی یدعوک، باوکم بانگت دەکا بۆ ماڵی خۆمان. نەشیەس حەزرەتی موسا بڵێ، باوکت منی بۆ چیە؟ خێرا قسەکەی تەواو کرد، لیجزیەک اجر ما سقیت لنا، بۆ ئەوەی پاداشتی ئەوەت بداتەوە کە تۆ زۆر بە ڕێکوپێکی ئەمەڕت بۆ ئێمە ئاودا. ها قسەکەی نەهێڵا بپچڕێ. حەزرەتی موسا ئەفەرمێ لەگەڵیا ڕۆیشت و چوونەوە بۆ ماڵەوە نانی خوارد و ئاوی خوارد و حەزرەتی شعیب فەرمووی تۆ چکارەی و چکارەنی وتی ئاوا حاڵ و بەسەرهاتم لە دەستی ئەو زاڵمە ڕام کردووە ڕوم کردوەتە ئەم وڵاتە و تووشی ماڵی ئێوە بووم و ئەم کچە باشانە بووم ئەفەمێ فەرمووی بڕۆ با ڕاخەرێک بەڕێیەکی بۆ ڕاخن با بۆ خۆی ئیسراحەت بکات لە ڕێگاوە هاتووە دەفەرمێ لەو کاتە حەزرەتی موسا خەوتبوو کچەکە چوو بۆ لای باوکی قالت ئیحداهما یەکێ لە کچەکان کە چوو بۆ لای حەزەتی موسادا چوو بۆ لای باوکی وتی یا ئەبەت ئیستەجیره بابا گیان با ئەم کوڕە چاکەمان لەدەست نەچێ ئیستەجیره بەکرێی بگرە ئین خیر من استأجرت القوی الامین بەڕاستی باشترین کەسێک کە ئێمە بەکرێی بگرین و بیکەین بە کوڕی ئەم ماڵە چونکە دوو صفەتی تێدایە زۆر بەهێزە زۆر ئەمینە حەزەتی شعیب فەرموو کچەکەم بە چی ئەزانی بەهێز و ئەمینە وتی بابە گیان زۆر بەهێزە هەر ئاوای کرد ئەو تاشە بەردەی لابەر بەولاوە دیارە کەسابەتی پێ دەکرێ و بەڕاستی زۆر زۆر پاڵەوانە زۆر بەهێز و بەتوانایە بۆ کەسابەت دووەمیش بابە گیان بەوە دەزانم ئەمینە وەڵڵای کەمەڕەکەی بۆ ئاودای نەکسە پشتی تێکردین و چۆ بۆ لای سێبەرەکە یەک قسەی لەگەڵا نەکردین زۆر گەنجێکی چاوپاکە وەڵڵی لە ڕێگا ئیبن کەسیر لە تەفسیرەکە دەفەرمێ وتی بابە گیان کە هاتین ویستم پێشی کەوم ئەو گەنجە وتی، نا خوشکم پێشم مەکەوە، تۆ لە دوامەوە بڕۆ، بەڵام پێم بڵێ بەوێدا بڕۆ، ئەگەر ڕێگاکەم هەڵەکرد دوو فەرعی لێ دەبەوە، بەردوسکەیەک باوە بڵێ بچۆ سەر ئەو ڕێگایەیان، وەڵاهی لە دوامەوە نەڕۆی، پێی شەرم بوو، ئەوەندە گەنجێکی موئەدەبە، ئەمە ڕەوشتی گەنجی موسڵمانە. بەڵام ئا لێرەدا ئەم قورئانە زۆر شتەکان بە سەرنجڕاکێشی باس دەکا، ئەفەرمێ ئەم کچە بە شەرم و بە حەیایە تەمشی عەلە استیحیائین بە شەرمەوە چووبوو سەرنجی دەم و چاوی حەزرەتی موسا جوانیەکەی ئەخلاقەکەی ڕەوشتەکەی کار و کەسابەتەکەی بەهێزیەکەی سەرنجی هەمووی دابوو بەڵام زۆر بە حکمەتەوە بە بابی گوت دەشترسا حەزرەتی موسا غەریبە ئەگەر ئەویش ئەم کچەی بە دڵ بووبێ ناوێرێ باسی خوازبێنی بکا، هەژارە، بێ پارەیە، بێ کەسە، غەریبە، حەد ناوێرێ باسی ژن هێنان بکا، کە سەرخەوەکەی شکان ئاوێک دەخواتەوە دەڕوا بۆ وڵاتێکیکە، ئەم گەنجەش دەی ئەم کچە گەنجەش دەیزانی بەڕاستی ئەم کوڕە شایەنی ئەوەیە ئەم شووی پێ بکا، بۆیە زۆر بە ئەدەبەوە ها بە بابی گوت بابە گیان بە کرێی بگرە بیکە بە کوڕی ماڵ، ئێ خۆ شوان دەبێ مەحرەمی ماڵ بێ نابێ کوڕێکی گەنج لەناو دوو کچا بمێنێتەوە بە نامەحرەمی، زۆر بە ئەدەبەوە بە باوکی گوت بابە من ئەم کوڕەم بە دڵە. ئاستی قورئان بدەن سەیە و بەو شێوەیە کچ دەبێت بە ژیرانە بە باوکی بڵێن وەڵاهی فڵان کەس کوڕی چاکە چونکە ئەمینە چونکە کاسبە بە حەیا و بە شەرما وەڵاهی کاسبیشە ئەو دوو ڕەوشەی تیا دۆزیەوە حەزەتی شوعەیبیش یەکسەر یەکسەر لە دڵی کچەکەی گەیشت بەڕاستی باوک دەبێ ئاوا بێ باوک نابێ حەماڵی ماڵ بێ زۆر باوک هەیە بەس حەماڵە بەڕێزان کاسبکاری چاکە دوکانداری چاکە مەعامەلەچی چاکە ئێواران سێ چوار عەلاگەی پێیە بەڵام وەڵڵاهی تا کچەکەی شوودەکە نازانێت کچەکەی شێ بەدڵە ڕۆژێ لە ڕۆژان لەگەڵ ئەو کچ و ماڵ و منداڵی دانانیشێ نەسیحەتێکی خێریان بکە ڕۆژێ لە بازار و مەعامەلە و موبایل شەوێش کۆنتڕۆڵی تەلەفیزۆن تا خەو بەلایدا دەبا حەت نەدەزانێ کوڕ خەریکی چیە نەدەزانێ کچ چێی بەدڵەو دەیەوێ شوو بکا هەر بیری لێ ناکاتەوە بەخوا باوکی وایە کچ بۆیە فێری ناشەرعی دەبێ ڕۆژ لە ڕۆژان خەمی کچەکەی ناخوا پانزە ساڵە کوڕەکەی خەمی ژنهێنانی بۆ دەخوا کچەکەی بێتە چل ساڵ چونکە بە ئەدەب و بە حەیای ڕۆژێ باوکەکە خەمی ناخوا بە شوویدا چاوی بۆ ور ناکاتەوە یەکسەر حەزەتی شوعیب لە دڵی کچەکەی گەیشت زانی ئەم کوڕە گەنجە نابێ بە نامەحرەمی بۆیە دەڵێ بابە زۆر ئەمینە زۆر کوڕێکی چاکە زۆر ڕێک و پێکە یەک و دووی لێ نەکرد کە لە خەو هەستا چووە بەردەمی حەزرەتی موسا و قال ئینی ئورید ئەن ئونکیحەکە ئیحدە ابنەتەیە هاتەینی جا سەیری ئەم قورئانە کە گەنجانی بەڕێز تخوا کە قورئانتان خوێندەوە لەفز بە لەفز سەیری کەن حەزەتی شعیب یەک تۆز پێی عیب نەبوو ئەم ڕچەی شکاند لە ئیسلامی ئێمەدا ڕەوایە بەڵکو پێویستە چۆن خوازبێنی کچێک دەکەیی دە دەرگای ماڵی خەڵک دەدەی پێت عەیب نیە بڵێی کچەکەتانم دەنێ بۆ کوڕەکەم وەڵای کچەکە شەر ئەولادتە بەخوا فەرقی نیە لەگەڵ کوڕەکەیا ئەبێ فەزڵی کچەکە بدەی بەسەر کوڕەکەیا وتی موسا گیان هەی گەنجی ڕێک و پێکی ئەمین و دەست پاک و چاو پاک وەڵاهی دەمەوێ کچێکی خۆمن لێمارەکەم بەڵام دیاریشی نەکرد ئیحدە ابنەتەیە هاتەینی وتی، نەوەکو خۆشەویستیەکە تاک لایەنە بێ و هەر کچەکەم ئەوی خۆش بوێ، نەوەک موسا دڵی بۆ ئەو نەچێ. وتی، لەو دوو کچە هاتەینی، ئەوە ئیشارەتی بۆ کردین، کوتی، ئەو دوو کچە. هذینی، هاتەینی ئیسمی ئیشارەیە بۆ موسەنای موئەنەس. وتی، ئەو دوو کچە ئیحدە ابنەتەیە، کامیان هەڵدەبژێری حەز دەکەم لێت مارەکەم. حەز دەکەم بتکەم بە زاوای خۆم و ئەم کچەمت پێشکەش کەم. عەلا ئینجا خێرا قسەکەشی تەواو کرد نەیهێشت موسا بڵێ قوربانیە خۆماڵە داوا بێت جەمنێکی بێکەس غەریب ڕاکردوو فیرار لە دەستی زاڵمێکیەوە کورە قوربان جاوا ژنیشت دامێ لە کوێ بەخێوی کەم لە کوێی دانێم ئاخر وایە خۆ بە هەوا ناژین خێرا بۆ خۆی ڕێشی نیشاندا فەمووی عەلا ئەن تەئجوڕەنی ثەمانیە حیجەج فەئین ئەتمەمتە عەشڕەن فەمین عیندیک خەمی ماڵ و منداڵ و حاڵیشم نەبێ دەتکەم بە کوڕی ماڵەکە ئەوە هۆدەیە دەتدەمێ هەشت ساڵ ئیشم بۆ بکا بۆی نانی بێمنەتی بخوا فەرمووی نانی بێمنەتی بخۆ من پێویستیم بە کەسێکە ئیشم بۆ بکا کاروباری ماڵ و شوانی و مەڕ و ماڵاتم بۆ بەڕێوە بەرە کەسم نییە هەشت ساڵ شوانیم بۆ بکا ئەگە بۆشت کردم بە دە ساڵ ڕەبی ماڵت ئاوا بێ چونکە دەیزانی مەجالی نییە ڕای کردووە ئەی بۆ کوێ بچێ ئەی خانووی نییە فەرمووی ئەوە هۆدە ئەوە ژوور ئەوە ماڵ ئەوە ڕایەق بۆ خۆل ئەمە دانیشە ئەجری من و پاداشتی من کە من کچە دەدەمێت تۆش هەشت ساڵ شوانیم بۆ بکە مەبەستی ئەوە نەبوو لە جیاتی کرێ کچەکەی بداتێ مەبەستی ئەوە بوو موسا شەرم نەکا خۆی بە چاوبەرەژێر نەزانێ وەڵڵاهی دەبێ خەزوور ئاوا بێ وەڵڵاهی خەزوور دەبێ ئاوا مەسڵەحەتی زاواکەی بوێ بڵێ ڕۆڵە گیان نانی چاوبەرەژێری لە ماڵە مەخۆ تۆ کوڕی ئەم ماڵەی زاواکەت وەکو کوڕەکەت وایە چونکە دەستنوێژی لە خێزانەکەت ناشکێ چاو لێ پێغەمبەران چه هەستێکی خۆشەویستیان هەبوو بەرامبەر بە زاواکانیان فەرمووی وەرە لەم ماڵەیە بۆ خۆمان بەیەکەوە دائەنیشین و هەشت ساڵ شوانیم بۆ بکە و مەڕ و ماڵاتەکە بەخێوکە و سەرپەرشتی ئەم ماڵ و عایلەیەم بۆ بکە ئەگەر کردیشت بە دە ساڵ ئەو دوو ساڵە لە پیاوەتی خۆتەوەیە حەزەتی موسا فەرمووی قالە ذالیکە بینی و بینیکە ئەمە خوا و من و تۆ ئاگامان لێ بێەوە ئەم عەهد و پەیمانەمان بەست ئینشاءڵڵا منیش خیانەتت لێ ناکەم سەیریکە لێرەدا حەزرەتی موسا کام کچانی هەڵبژارد ئەو کچانی هەڵبژارد کە چوو بەدویدا وتی بۆ ئەمات هەڵبژا فەمووی چونکە تەمشی على استحیاء وەڵایی سەرنجمدا کە دەهات هێندە بە ئەدەبەوە دەڕۆی وەڵایی گوێم لە تەقەی پێڵاوەکانی نەبوو نەعلەکانی زۆر بە ئەدەب و بە حورمەتەوە دەڕۆی حەزرەتی موسا یەکەم خاڵ لە ئافرەتا کە هەڵیبژا حەیا و حورمەتە برای گەنج ئافرەتێک هەڵبژێرە کە بە حەیا و حرمەت ناسرابێ کە بە حەیا بە ڕێگادا بڕوا کە بە حەیا خۆی داپۆشی بێ کە بە حەیا و ئەدەبەوە قسە بکە دووەمیشیان فەرمووی چونکە ڕێزی بۆ باوکی دانا وتی ئین ئەبی یەدعوکە نەیگوت وەرە لەگەڵ ماو با بڕۆین وتی باوکم بانگت دەکا من خاوەنی باوکم هەرچەند باوکم پیرە و شەلەل لێی داوە لە جێگادایە بەڵام بە هەموو دنیای ناگۆڕمەوە باوکمە وەرە دەجا بە بەردمی ماڵەکەمان مەیە وەرە بە ئاسانی لە دەرگای ماڵی باوکم دەو دەستی باوکم ماچکە وتی ئەم کچە وەفای هەبێ بۆ باوکی وەڵی وەفاشی دەبێ بۆ مێرد وەڵی ئەو کچەی ڕێز بۆ باوک و دایک دانەنێ وەفای نابێ بۆ مێردیش بەخوا وایە یان نا بەڕێزان وتی باوکم بانگت دەکا وتی لەبەر ئەوە ئەم کچان هەڵدەبژێرم هەڵی بژارد و بەڕێزان گواستی ئەوە بوونە خۆشترین ژیانی هاوسەریان بەسەر برد دە ساڵی ڕێک حەزەتی موسا لە ماڵی حەزەتی شعیبی خەزووریا مایەوە دە ساڵ یەک پرتە و بۆڵێک لەو ماڵەدا ڕووی نەدا ئەفەرمێ ئەمجا فەمووی مامە ژیان خەزووری بەڕێزم حەزێکی شعیب حەز دەکەم بگەڕێمەوە بۆ لای دایک و خوشکەکەم و وڵاتەکەم ئەفەمە فەمووی ڕێگا لێ ناگرم ئەم ئافرەتە ساڵحەیە ئەم ژنەی نەیگوت بۆ کوێ دەگەڕێیەوە تۆ کاتی خۆی ڕات کردووە فیرعەونی زاڵم هەموو دنیا ناوی بیستووە سەرت دەپەڕێنێ دەتکوژێ فەمووی موسا گیان چۆنت تۆ بەدڵە ئاوا بکە حەزت لە کوێ من لەوێ دەژیم ژیانم لەگەڵ ژیانتە تۆ دە ساڵ ڕێزی ماڵی باوکی منت گرت منیش ئامادەم وڵاتی غەریبی هەڵبژێرم ئەها سەیری کە زۆر ئاسا یە کچەکە لێرەوە بدەی بە وڵاتێک بەوە ئەوە ئەوە ئیسلامی ئێمە قورئانی ئێمە دایهێنا بڵێ ئیلا دەبێ کچەکەم ئیلا بۆ ئامۆزاکەی خۆم بێ پا پارو گل بێتەوە لە دەم بۆ کۆش باشە ئەوە ئیسلامی ئەوەی ڕەفزە نەخێر حەزەتی موسا خەڵکی میسرە لە مەدیەنەوە کچی پێشکەش دەکرێ بەداخەوە ئەمڕۆ جاری وا دەچێ خوازبێنی کچەکە دەڵێ والله یەک دەقە ئامادەنی ماڵی ئەم باوکەم بەجێ بێڵم یەکەم مەرجم ئەوەیە خانوێکم لە تەنیش ماڵی باوکم بۆ بگری کابرا مەحەلی دوکانی بازاری وەزیفەی بەجێ دێڵێ دەبێت لە سلێمانیەوە بڕوا بۆ هەولێر ئەمە چیە خانمە فەندی لەوێ پێی خۆشە حەزەتی شعیب کچەکانی وا پەروەردە نەکردبوو فەمووی من لەگەڵتا من هاوسەری ژیانتم بۆ کوێ دەڵی بەیەکەوە دەڕۆین ڕۆیشتن جارش کە وڵاتی مەدێنی نەبینێەوە بەداخەوە باوکی وەفاتی کرد نەیبینێەوە لە پێناوی حەزەتی موسادا ئەو هەموو ناڕەحەتێت جا لەوێەوە ژیانی حەزەتی موسا دەست پێ دەکا چ مشەقەتێکی بینی حەزرەتی پێغەمبەر صلی اللە علیە و سەلەم فەرمووی وەڵاهی موسا و ژنەکەی دە ساڵی ڕێک پێغەمبەری خوا سوێندی خوا فەرمووی موسا و ژنەکەی کە فاتیمە تۆزێ وردە بۆڵەی کرد وتی بابە گیان لەگەڵ عەلیدا وەڵاهی هیچمان نیە لە ماڵێدا فەرمووی فاتیمە گیان تخوا گلەیی لە عەلی مەکە تخوا عەلی پیاوێکی کاسبە بەڵام هەر ئەوەندەی دەسەڵاتە دەبێ خەزوور ئاوا نەسیحەتی کچەکەی بکا بڵێ ڕۆڵە گیان زاواکەم کە نیەتی تخوا ماڵی لێ مەشێوێنە پیامبەر صلی اللە علیە و سلم نەسیحەتی فاتیمەی کرد فەرمووی خوا ڕۆژێ زۆرتان دەداتێ تخوا سەبر بگرە کچم وەڵڵاهی حەزرەتی موسی لە عەلی گەورەترە وەڵڵاهی ژنەکەشی لە ڕەم بێ لە تۆ فاتیمە بەڕێزتر بووبێ و چاکتر بووبێ دە ساڵ موسی و ژنەکەی لەسەر یەک پێستە بەران خەوتن وەڵڵاهی لەوە زیاتر لە ماڵیاندا نەبوو ڕۆژێ پرتە و بۆڵەیەکیان نەبوو دە ساڵ بەس پێستی بەرانێک حەزرەتی موسا و ژنەکەی لەسەری خەوتن دۆشەک لە ماڵیاندا نەبوو فەرموو وەڵای ڕۆژە پرتە بۆڵەیەکشیان لە بەینا دروست نەبوو چونکە لەسەر ئەساسی یەکتر هەڵسەنگاندن ئەو کوڕەکەی هەڵسەنگان بوو ئەمیش کچەکەی هەڵسەنگان بوو خۆش بەختترین ژیانیان بەسەر برد یەکێ لە گەورەی حەزەتی موسا کە سەرکەوتنی بەسەر دیکتاتۆریەدا بەدەستهێنا پشتیوانی ئەو ئافرەتە ئازیزە بوو ئەو ئافرەتە بەڕێزە ئەو کچە بە حەیا و بە شەرمە بوو ئەمە نمونەیەکی قورئانی کە ئافرەت بۆی هەیە هاوسەری خۆشەویستی خۆی بەدڵی خۆی هەڵبژێرێ بەڵام لە ڕێی حەیا و حرمەتەوە و خۆزگە باوکانی ئێمەش ئاوا لە دڵی کچەکانیان بگەیشتنایە تێ بگەیشتا بە دوو شەکە کچەکەی دڵی بە کوڕی فڵان کەسەوەیە بڵێ کچی خۆم وەڵڵاهی ئەگەر ئەگەر هاتە پێشەوە باشە وەڵڵایی هیچ عەیبە نیە بە کوڕێک بڵێی وەرە کچەکەمت پێشکەش کەم خۆ ئەگەر ئەوە لە توانادا نەبوو بە باوکی بڵێ بە برای بە ئامۆزایەکی بە بێگانەیەک بڵێ وەڵڵایی ئەم کوڕە زۆر ڕێک و پێکە بۆ تۆ ناچی بڵێ بۆ ژنی بۆ نایانن ئەگە وتیان کچیشە بە کچی فڵان کەس ئەمەش هەیە ئەمەش ئەمەش نەفست قبول ناکە خۆ دەتوانی ئەم ڕێگایان بگری قورآانی ئێمە حکایەت نییە ئەمەی کە باسی حەزەتی موسا و ئافرەتەکە دەخوێنینەوە قورآن حکایەت و چیرۆک نییە بەرنامەی ژیانە گەنجی ئێمە فێر دەکا ئاوا هاوسەری ژیان هەڵبژێرە برای گەنجم تۆ لە موساوە فێری هەڵبژاردنی هاوسەر بە ئافرەتێکی بە حیا و بە ئەدەب ئافرەتێکی بەڕێز لەناو بنەماڵەکەیدا هەڵبژێرە نەک کچی ئێمە تەنها ئەوەندە کوڕێکی بەدڵەوەڵا زنجیرێکی ئاڵتون لە ملیدایە وەڵا حەرفێکی لەسەر ڕەمبێ وەک ناوی من بچێ وەڵای لەسەر ئەساسیەوە هەڵیبژێی ماڵت کاول دەبێ وەڵای گەنجێک کە قژی ئاوا داهێناوە موبایلەکەی سێ چوار نەوع جەڕەسی غەربی لەسەرە هەموو هەڵسەنگاندنەکەی بۆی ئەوەیە وەڵای لەناو تەلەفیزۆنا پێ کتۆ کچێکم خۆش دەوێ منش ڕەقەمی بۆ ناردووە ئەینا پێشتر یەکتریان نەدیوە وەڵای لەبەر ئەوە حەزی لێیەتی کە سارەیەکی ئاخر مۆدیلی پێیە چونکە کوڕەکە ئاخر سارە مۆدیلی فاخیری با لەباوکی حەرام خۆریەوە بۆ بەجێ ماوە بۆیە بەدڵیەتی ئەم زەواجانە سەرناگرێ بۆیە ئەم تەڵاقە ئێستا وا زۆر بووە وەڵڵاهی کچیش ئەبێ کوڕ کە هەڵی بژار ئەم کچەی هەڵبژار لەبەر حەیا و ئەدەب و حورمەتەکەی بێ کوڕ کاتێک کە کچ هەڵی دەبژێرێ کوڕێکی دیندار و خواناس و کاسب بێ هەر ئەوەندە بەسە کچیش خاوەنی حەیا و دین و ئەدەب بێ بەسە ئیتر ئەوەی تری هەمووی زیادەیە واللەی بۆیە ئەمڕۆ عاشقی دەبێ کچەکە تەندورەکەی لە پشتی ئەژنۆیەوە هەموو ڕانی بە دەرکەوتون هەمووی بینیوە هەموو لەشی چونکە قۆڵی ڕوتە چونکە سەری مێشکراوە چونکە عەترەکەی ڕۆژە ڕێک دەڕوا کوڕەکە عاشقی دەبێ بەڵام کاتێک کە دەیگوازێتەوە تەماشا دەکاوەی ئەم بینیوێتی مەلیکە جەمالی جاران ئێستا سورسپیاو لێ بۆتەوە تازە منداڵی دەبێ زۆری جوانەکەی لەدەست دەداستا دیەوە درنجێکە ئەمش عەشقی جوانیت تازە دوڕە بەری کچێشکەدا دەگەڕێ ئەم تەڵاق دەدا ئەو بەدل دەکا ئەم تەرایی بەو دەدا بۆیە ئەمڕۆ خەڵک گیری خواردوە حتا دەنا کە کچی هەیە ناوێت بیدا بەچێ چونکە کچەکە خۆی عەرز کردو بۆیە لە دینی ئێمەدا کە دەفەرمێ خوشکم بە سەری ڕوود مەچۆ دەرەوە سور و سپیاو لە خۆت مەدە برۆت باریک مەکە خۆت مەخەڵەتێنە خەڵک مەخەڵەتێنە بۆی پاشە ڕۆژت خێر بێ ئەینا ئیسلام ڕێگەی ئازادی شخصەکان و ئازادی کەسەکان بە تایبەت ئافرەتی نەگرتووە نمونەی دووەم لە کۆتایی وتارەکەما دەتانبەمە ماڵی پێغەمبەر صلی الله علیه وسلم لە مانجی ربیعی ئەکەمدای ئەمڕۆ دووی مانجی مەولودی لەدایک بوونی پێغەمبەری کائیناتە صلی الله علیه وسلم دەچینە ماڵی خۆشەویستی خوا دەچینەوە خزمەت بابەتێک کە نامۆیە بە کۆمەڵگای ئێمە ئافرەتێک لە شاری مەکەدا ئافرەتێکە ئافرەتێکی تا بڵێ خانەدان و خانومان ئافرەتێکە بێوەژنە دوو جار شووی کردەوە و مێردەکانی وەفاتیان کردەوە مردوون تەمەنی چل ساڵە لە وڵاتی ئێمەدا بێوەژنێک دوو جار شووی کردبێ و مێردی مردبێ و تەمەنی بگاتە چل ساڵ دڵی بچێتە سەر کوڕێکی گەنج هەموو عالەم بەداوێن پیسی ئەزانێ وایە یان نەتخوا دە دینی ئێمە دەفەرمێ زۆر مافێکی ڕەوای خۆیەتی حەزەتی خەدیجەی تەمەن چل ساڵ دوو جار بێوەژن کەوتوو بە تەمەنێکی زۆرەوە دڵی چوە سەر پێغەمبەری خوا سەڵ سەلەم کوڕێکی گەنج جوانترین گەنجی سەر زەوی تەمەنی هەرزەکاری بیست پێنج ساڵە بەڵام خەدیجەیەکی عاقڵ محەممەدی سادقی ئەمین بە شایەتی دوژمنانیشی ڕاستگۆ و دەستپاک و دەم پاکە بەڵام حەزەتی خەدیجە بەمە ئیکتیفای نەکرد با هەموو عالم بڵێن ئەو گەنجە چاکە دەوی فەرمووی دەبێت خۆم هەڵی سەنگێنم با هەموو کەس بڵێن محەممەد چاکترین کەسی سەر زەویە ئەبێ خۆم هەڵی سەنگێنم ئەزانم چۆن هەڵی سەنگان لە ڕێی پارەوە چونکە سەنگی مەحەکی ئینسان پارە و پوڵە پارە و معامەلە ئینسان دەناسێنێ هیوایە زۆر پیاوی چاکە بەڵام لە معامەلەیا فەشەل دێنێ بەرامبەر بە حەرام خۆی ناگرێ حەزەتی خەدیجە ئەم کوڕە قۆزە گەنجە کە حەزەتی محەمەدە تاقی کردەوە لە ڕێی خزمێکیەوە ناردی وتی بچۆ بازرگانی بۆکە پارەیەکی زۆری بێشوماری خستە دەست چونکە بازرگان بوو حەزەتی خەدیجە ئافرەتێکی سەرمایەداری ملیۆنەری ئەم سەردەمە بووە ئەو کاتە ملیۆنەر بووە وتی با محەمەد بچێ بازرگانی بۆ بکە بەڵام بە تەنیاش نا چاودێری بەدوادانا وتی خاڵ بە خاڵ چاودێری بکە فلس بە فلس چاودێری بکە بزانە محەممەد چی دەڵێت چی دەکا و چۆن ڕفتار دەکا ئەفەمە کە گەڕایەوە ئەو کەسێک کە لەگەڵ یاناربووتی خەریجە خان واللهی حتا ئێستا بە شەری وا دەسپاک ئەمین شارەزا ڕازگۆ بە بەزەیم نەبینیوە واللهی ئەو کەسەیە کە تۆ لێی دەگەڕی حەزەتی خەدیجە هێندە بە شەرم بوو ئەمجا بۆ خۆی نەچوو داوا لە حەزەتی پێنج ساڵ بکە بەڵێ وەرە شوت پێ دەکەم ئافرەتێکی دۆستی خۆی هەبووتی بۆ ناچی دڵم چۆتە سەر محەمەد ئەمە عەیبە نییە ئافرەتێکە دڵی بە کوڕێکی گەنجەوەیە بێوەژنێکی تەمەن چل ساڵە حەز لە کوڕێکی گەنجی بیست پێنج ساڵ دەکا دینی ئێمە دەفەرمێ هیچ عەیبەیەکی تێدا نییە بەڵام هێندە بە ئەخلاق و بە ئەدەبە بۆ خۆی ڕووی نایە پێی بڵێ بۆیە کچانی ئێمە کاتێک کوڕێکیان بەدڵە زۆر جێگای خۆیەتی لە ڕێی دەستە خوشکێکیەوە لە ڕێی ئافرەتێکی بە حەیا و بە ئەدەب و زمان پاکەوە کە نهێنی پارێز بێ سیقەت پێی هەبێ بڵێ وەڵای حەز دەکەم شوو بە کوڕی فڵان کەس بکەم وتی بچۆ بۆ لای محەممەد مەڵێ خەدیجە شوت پێ دەکا وڵێ بۆ ژن ناهێنی کەوتی دەستکوتم و ناتوانم لەبەر خاتی مامم وا من مامم بۆ خۆی خۆی پێ بەخێو ناکرێ بەسە زمانێ هاوکاری ئەو دەکەم پارەی بۆ پەیدا دەکەم نامەوێ بیر لە ژنێ نام کەمەوە بڵێ ئەگەر ئافرەتیشکی دەوڵەمەندی وەکو خەدیجە شوت پێ بکا بۆ من قسەی لەگەڵا نەکەم حەزەتی خەدیجە خۆی شتەکەی ساز کرد بەڵام بۆی با حرمەتێکی تێدا بمێنێ ئەگەر شو بە محمد المصطفاش کا با بێ حرمەت سید نەکرێ چوو ئافرەتەکە پێی وت حەزرەتی پێغەمبەر سەڵسەم فەرموو وەڵڵاهی لەبەر ئەوەی دەست کورتین مامم دەست کورتە بێ ئەنواین جارێ بیر لە ژن هێنان ناکەمەوە وتی ئەگە ئافرەتێکی دەوڵەمەند بە ڕەئی خۆی شت پێ بکا دەڵێی چی وتی جا ئەوە کێیە وتی حەز دەکەی لەگەڵ خەدیجە قسە دەکەم بەڵکو شت پێ بکە ئەویش ئافرەتەکەش هێندە لێزان بوو نەیگوت و خۆی منی ڕاسپاردووە دوای خاتوو خەدیجە بۆ پێغەمبەری دەگێڕێتەوە وەڵڵا من ڕام سپاردبوو وتی وەڵڵا ئەگەر شتێکی وا هەبێ مامم ڕازی بێ بۆ قەیچەکە ئەم دوانە چوونە کەژاوەی هاوسەرییەوە بە هەموو پێوەرێک دەبوو ئەم زەواجە فەشەلی بێنایە یەکەم جیاوازی تەمەن پانزدە ساڵ ژنەکە لە پیاوەکە گەورەترە ئەگەر پیاو تۆزە گەورەتر بێ مشکلەیەک نییە بەڵام زۆر مشکلەیە ژن گەورەتر بێ بە پانزدە ساڵ پانزدە ساڵ خەدیجە لە محەممەد گەورەترە ژنەکە بێوەژنێکە دوو جار شووی کردووە لایەنی پیاوەکە کوڕێکی گەنجی بوخچەی نەکراوەیە ئەخ زۆری فەرقە سێیەم، محەمەد جوانترین دەموچاوی سەر زەوی هەیە، خەدیجە لە پیرییە دەموچاوی چرچلۆکی تێکەوتووە. چوارەم، لە بواری دارایی و ئابووریدا خەدیجە ملیۆنەرە، محەمەد ئەلمستەفا فرسێک لە گیرفانیدا نییە. ئەخ زۆریان فەرقە لە هەموو بوارێکا، بە هەموو پێوەرێکی کۆمەڵناسی ئەم زەواجە سەر ناگرێ، وایە یان نا؟ سەریش بگرێ حوب و عاتیفەیە کە دوای سێ چوار ساڵ لە یەک بێزار دەبن و لێک جیا دەبنەوە. خەدیجە بەرەو پیرێژنەیی دەڕوا، محەمەد تازە پێدەگا، پارەکانی دەخوا و وەکو ئەمڕۆ ئەیکوژە و نەجاتی ئەدا چەندین خەڵکە بۆ دەستی ئافرەتی بڕیوە لە دوای تەڵاقی داوە بەڵام سبحان اللە خۆشترین ژیانیان هەبوو لە سەرو خەیاڵەوەیە یەک نمونەتان عرض دەکەم دوای چواردە ساڵ لە وەفاتی حەزەتی خەدیجە پێنج ساڵ سەلەم یەک ژنیکەی نەهێنا هەتا خەدیجە وەفاتی نەکرد بیست و پێنج ساڵ ژیانی لەگەڵ بەسەر برد یەک ژنی تری بەسەر نەهێنا سبحان اللە ئەوانەی ڕوڕەش بن کە دەڵێن محمد المصطفی شەهوەت باز بووە ئەگەر شەهوانی بوویایە دەبوو لەو مەسافەدا دە ژنی تری بێنایە وایە نا لە ناو عەرەبا هەر باو بوو هەموو ساڵ دوو ژنیان دێنا محمد المصطفی ئەوەندە ئەو خەدیجەی خۆش دەویست حتا وەفاتی کرد ژنی نەهێنا دوای کاتێک کە باسی ژنیان بۆ کرد ئەوەندە گریا ئافرەتەکە فەرمووی خۆزگە باسی ژن هێنانەوەم لای پێغەمبەری خوا نەکردایە فەرمووی جا بۆ ئافرەت هەیە لەم ماڵەدا شوێنی خەدیجە بۆ من بگرێتەوە جارێکی تر لەسەر ئەمری خوا و پێویستی ئەم دینە نەبوایە پێغەمبەر بڕیاری دابوو دوای خەدیجە ژن ناهێنێتەوە جارێکی تر ئەوەندە ژیانیان خۆش بوو چواردە ساڵ بوو خەدیجە لەژێر خاکا بوو ئەفەرمێ ڕۆژێکیان لە دەرگای ماڵی پێ سەسەم درا پێغەمبەری خوا ڕاچەنا فەمووی سبحان الله خەتەرەیە بەدڵما هات ئەو دەنگە لە دەنگی دەرگالێدانی خەدیجە دەچێ خەدیجە کاتی خۆی کە دەهاتە ماڵەوە هێندە بە ئەدەب بوو من بە تەنیاش لە ماڵەوە بووم تا لە دەرگای نەدا دەرگای نەدەکردەوە وەڵاهی دەنگی بەلەپیتکەی لە دەرگادانەکە لە دەرگادانی خەدیجەی خاتوو خێزانم دەچێ کە دەرگایان کردەوە هالەی خوشکی خەدیجە بوو ئەوەندەی خۆشیویست بوو تەنانەت لە دەرگادانەکەش لە دڵیا تۆمارە چواردە ساڵە مردووە هێشتا دەنگی لە دەرگادانەکە لە مێشی پێغەمبەرا دەزینگێتەوە تخوا ئەمە لە سەر و خەیاڵەوە نییە ئەمە خۆشەویستیە ئەمە دینی ئێمەیە کە ئاوا خۆشەویستی لە بەینی کوڕ و کچا دروست دەکا بەڵام خۆشەویستیەکی پاک خۆشەویستیەکی ڕاستگۆیانە خۆشەویستیەکی ژیانی بەختەوەرانە تخوا چ کەس پیاوەکەیە لە ئومەتی پێغەمبەرە ئەو بگاتە ئەو ڕادەیە گەنجان لە غەربەوە فێری خۆشەویستی مەبن لە فلیمە دۆبلاژ کراوەکانەوە فێری خۆشەویستی مەبن چونکە ژیانیان ژیانتان بەدبەخت دەکا بەخوا کچەکانتان بەدبەخت دەکا کوڕەکانتان بەدبەخت دەکا وەرە لە مەدرسەی قورئانە لە باسی موسا و شعیب و کچەکەیا فێری دڵداری و خۆشەویستی بە وەرە لە باسی محەممەد و خەدیجەدا فێری خۆشەویستی و ژیانی ڕاستەقینەی هاوسەرایەتی بە هیچ بەربەستێک ناتوانێت تۆ ئەو ئافرەتە ئەو کچە لێک بترازێنێ ئاخری وشەشم کە ضرورە بۆ کوڕان و کچان بیڵێم ئەوەیە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم فەرمووی لەم یوڕا للمتحابین مثل التزویج نەم بینیوە بۆ دوو عاشق و دوو دڵدار و دوو خۆر دوو خۆشەویست هیچ دەرمانێک غەیری زەواج نەبێ متحابین پێوەڵم دانی نابەشتەکەدا فەرمی خۆشەویستی هەیە لە بینی کوڕکچە عشق و دڵداری هەیە بەڵام هیچ دەرمانێکی نییە ئللا چارەسەری تەزویج و زەواج نەبێ فەمووی دەست بە یەکتر گەرم مەکەنەوە. چوار شت لەبەر چاو بگرە، کچەکەم، خوشکەکەم ئەگەر دەتەوێت شوو بکەیت، براکەم، کوڕەکەم ئەگەر دەتەوێت ژن بێنیت، یەکەم کچەکە ببینە، جوان جوان سەیری بکە، دم و چاوی ببینە، مافی ڕەوای خۆتە، بە نیەتی ئەوەی کەوا دەیخوازی و زەواجی لەگەڵ دەکەی. دووەمیان بیناسە، هەر بینینی دەم و چاو و زنجیرەکەی دەستی نەبێ و ملیوانکەکەی ملی نەبێ، ئەوەیان نا، دووەم بیشیناسە، هەڵیسەنگێنە. هەڵی سەنگێنە تا چەند بەدینە تا چەند کاسپە تا چەند بەئەخلاقە سێیەم ئەگەر ویست شووی پێ بکەی زۆر مافێکی ئاساییە لەگەڵ مەحرەمێکی خۆل یا مەحرەمێکی کوڕەکە لەگەڵ یا دانیشە لەگەڵ یا دانیشە بڵێ من لەسەر ئەم مەرجانە شووت پێ دەکەم کوڕەکەش زۆر ئاسایە بڵێ منیش لەسەر ئەم مەرجانە تۆ دێنم ئایا بە کەڵکی یەک دێنیان نا ئەگەر بە کەڵکی یەک دێن موبارەکە ئەوە ماڵی باوکم نزیکە هەموو شوێنێ دەزانی ڕۆژی دەجا بەبەر دەرگامان ئادەی چوار پیاوی ماقوڵ بێنەوە لە دەرگادە و ئازایانە وەرە دەستی باوکم ماچکە منی شوت پێ دەکەم ئەگەینا بەبەر دەرگامان نەیتەوە موبایلم بۆ نەکەیتەوە نامەم بۆ نەنێریتەوە مەسیج نەنێری ئەو شتانە لە ئێمەی مسلمان ناوەشێتەوە چوارەم ئەگەر ئەم هەڵسەنگاندن و یەکتر بینین و قسەکردنە سەریگت لم یرا للمتحابین مثل التزویج خۆشەویست فەرمووی هیچ دەرمانێکی نییە دەرمانی ئەوە نییە کابرا هەموو قۆڵی خۆی کوتاوە دڵێکە و تیرێکی لێدراوە دڵۆپە خوێنی لێدێ ئاخ و داخ و ئەوە کەی عەشقە کەی خۆشەویستی ئاخ و داخ و ئۆف و دڵکونکردن و تیر لە دڵدانە فیشەک بارانکردنە ئەمە گاڵتەکردنە بە خۆشەویستی خۆشەویستی یعنی ژیان دۆستی یعنی بەیەکەوە ژیان کوردی ئێمە دەفەرمێ هاوسەرایەتی ئەی ڕەحمەت لە پێشینانمان تخوا ئەم کوردانەی ئێمە چەند عاقڵ بوون حەیفە ئێستا گەنجی ئێمە پێی عەیبە بڵێ باپیرم فڵان کەس بووە بەخوا ئەوان لە ئێمە عاقڵتر بوون بەخوا زاناتر بوون بەخوا ئەدیبتر بوون بەخوا کوردتر بوون بەژنومێردیان وتووە هاوسەر هاوسەر واتە هاوسەرین واتە ئەو ژن و پیاوە نابێت سەریان بچێتە سەر سەرین ئیلا جوود نەبێ بەیەکەوە هاوسەرینی یەکن نابێ ئەو لەسەر سەرینێک و ئەو لەسەر سەرینێک ئەو لە ژوورێک و ئەو لە ژوورێک ئەبێت لە گەنجیا تا پیری هاوسەری بن هاوسەرن هاوشێکی چەند جوان و ئیسلامیانەیە هاوسەری ئەڵێ هاوسەرێتی واتە هاوسەرینیەتی واتە سەریان لەسەر یەک سەرین دەبێ بخەوێ حتا مردن لە یەکیان جیا دەکاتەوە و دوعا بکەن بە یەکەوە بمرن و دنیا بەجێ بێڵن ئەگە کچەکەم، خوشکەکەم، کوڕێکت خۆشویست، براکەم، کچێکت خۆشویست، مافێکی ڕەوای خۆتەو من بە حەقی دەزانم بەپێی ئەم شەرعە، بەڵام بەهۆی خوێندنەوە، بەهۆی هەژارییەوە، بەهۆی نەدارییەوە، بەهۆی ئەوەوە کەوا بستێ خاکت نییە لەم سەر زەویدا ژوورێک بۆ خۆت دروست کەی، بەداخەوە حکومەتیش کەمتەرخەمە، بۆ لۆتی و چاوەشت بە ملیۆن زەوی تەوزیع دەکرێ، شوقە بەناوی فڵان کەس و فڵان کەسەوە هەیە، ئا ئەو گەنجە خوێنگەرمەی وڵاتی ئێمەش کۆشکێک نا با هۆدەیەکی هەبێ لەم وڵاتەدا سلفەی زەواجی بدەیە و ڕیبای مەخە سەر مەی خەڵەتێنە مەی ڕەنجێنە با سەری خۆی هەڵنەگرێ لە بەحری ئیژەدا ماسی بیخوا با نەچێ خزمەتی غەرب و ئەوروپا بکا با خزمەت بە وڵاتەکەی خۆت بکا دە زەواجی بۆ بکا با ئەو هەموو کچەمان ناوی وشەی قەیرەییان لەسەر دروست نەبێ وشەیەکی ناشرینە با بچنە خانەولانەی هاوسەریەوە ئەمانە ئەگەر وات کرد و بەڵام بۆن نەدەگونجا دەشترسای ئەم کچە لەدەست بچێ شوو بە کەسێکیکە بکا دڵت گرتوویەتی دەترسای ئەو کوڕە باشە لەدەست بچێ و بچێ کچێکی تری خزمی خۆی بێنە کەسێکی ناسیاو بێنێ لەم حاڵەتەیا دروستە پێی بڵێ بڵێ من ڕەوشتی تۆ دینی تۆ ئەخلاقی تۆم بەدڵە بەڵام باش شتێک لە بینمانابێ ئەگەر خوێندنمان تەواو کرد ئەگەر هاتوو بووی بە خاوەنی خانوو کەسابەتێکت دەستکەوت، وەزیفەیەکت دەستکەوت، توانیم ژیانی هاوسەری لەگەڵ پێک بێنم، با قسەیەک لە بەینمانا هەبێ، ان شاء اللە من تۆ دەخوازم و دێم دەستی باوکت ماچ دەکەم و چوار پیاو لە دەرێ دادەم، با کچەکەش بڵێ وەڵاهی منیش وەعد دەپارێزم و شوت پێ دەکەم، بەڵام لەم سەعاتەوە با موبایل لە بەینمانا نەبێ، تخوا با چاوبڕکێ لە بەینمانا نەبێ، با ڕۆیشتن بە دەرگای ماڵی یەکترا بە بەینمانا نەبێ، وەڵڵاهی چونکە کە ئەم شتانە هەبوو خۆشەویستیەکە سارد دەبێتەوە عەمرو خالید مامۆستا عەمرو خالیدی بانگخوازی بەناوبانگی جیهانی دەفەرمێ برادەرێکم هەیە بۆی باس کردم لە دووی کولیە لە دووی جامیعە کچێکی خۆشویست بەڵام بە کچەکەی گوت ئەگەر خوای گەورە مەیلی لەسەر بێت دوای تەواوکردنی جامیعە دێم لە دەرگای ماڵی باوکت دەدەم و دەستی باوکت ماچ دەکەم وە ئەگەر تۆش وەفادار بووی شوت بە من کرد تۆش شو بە کەسی تر مەکە با کەسی تر نەتخوازێ بەڵام لە هەموو ئەو مەسافەدا ڕۆژێ ئامادە نیم لەگەڵ تا بێمە دەرەوە ئامادە نیم قۆڵ بە قۆڵ تاکەم ئامادە نیم نامەیەکی موبایلت بۆ بنێرم با ئەم خۆشەویستیە لە سینەماندا پەک بخواتەوە فەمووی حەتا جامیعەی تەواو کرد لە یەک جامیعە و کولیەدایان خوێن بەڵام ئەو لە قسمێک و ئەو لە قسمێک ڕۆژ لە ڕۆژان چاویان بە یەک نەکەوت ئیلا مەگەر لە جەژنێکا لە مناسەبەتێکە لە ڕێی دۆستێک و پیرۆزبایەکیان لە یەک کردبێ ئەفەرمێ ئێستا خاوەنی پێنج منداڵن کوڕەکە و کچەکە دڵن واللهی ئەو هەموو خۆشەویستەی کە لەو مەسافەدا لە دڵمانا کۆ ببووەوە ئێستا دوای پێنج مناڵ دڵی تازە یەکتر دەناسین بەڵام ئەوەی کەوا لەگەڵ یەکان پێنج ساڵە ئەڵێ مامۆستا بەخوا دەستم بەردەستی نەکەوتەوە بە نامەحرەمی بەڵام پێنج ساڵیشە دڵدارمە شەو و ڕۆژ کارتێکی بۆ ڕەوان دەکا و قسە بەیەکەوە دەکەن ئەمە دزیە ئەمە خیانەتە باوک نازانە کچەکەی چ دەکا باوکی کوڕ نازانە کوڕەکەی خەریکی چییە ئەمە خۆی خیانەتە باوک دەڵێ کچم خەریکی چ بووی دەڵێ وەڵا وەک کچێکی ڕەفیقم بۆ قسەم لەگەڵ دەکرد ئەمە درۆیە مسلمان نابێ درۆزن بێ مسلمان نابێ خیانەتکار بێ مسلمان نابێ بێڕێزی بەرامبەر بە عایلە و شەرەفی خەڵک بکا ئەمە واز لێ بێنە، بەڵام چونکە ئەم پێنج ساڵە لەگەڵیایەتی هەر کە گواستیەوە خۆشەویستەکە کۆتایی پێ دێت، دەگوڕێت دەخرێتە گۆڕەوە، وەڵڵاهی من حەز دەکەم کەس بۆ ژمارەکردن بە دوومانەیە، چونکە لەوە دەترسم ئەمڕۆ دەچین بۆ ژمارەکردنێ پاشی مانگێک مامۆستا بەڵکو بێ بۆمان تەڵاق دەیەوە. کورە بابە تۆ هەزار پیاوت نار هەتا دایانیە ئەی ئێستا بۆ لە هەر دوژمنمە لە کۆڵم بێتەوە بەسمە چونکە لێی تێر بووە لەو مەسافەی دڵداریەدا ئەوە حەرامە ئەوە عەشق نییە ئەوە خۆشەویستی نییە با بگەڕێینەوە بۆ مەدرسەی ئیسلام بۆ دینی پاکی خۆمان ان شاء الله هەموو لایەک بەختەوەر دەبین یا ربی خوا بەختەوەرمان کەی یا ربی خوا خۆشەویستی و عشقی ڕاستەقینە مانای ئەساسی خۆی وەرگێتەوە جارێشکە خوا هەموو کوڕکچەکانمان بە حیاوە بە حرمەتەوە بە ئەدەب و بە ڕێزەوە بە ماڵ و حاڵی خۆیان شاد بن یا ربی خوا ئەو ژن و پیاوانەی ناکۆکن یا ربی خوا ئیسلاح بخێ بنێوانیانەوە یاڕەبی خوایە ئەو ژن و پیاوانەی بەیەکەوە خۆشحاڵن خوایە لەیەکیان نەکەی ئەو ماڵ و منداڵەی ئەو خێزانەی